نەفر نەفر نەفر وتی لە کۆنا پیاوێک هەبوو ناوی ساتنێ بوو ڕۆژێکیان بۆ بینینی کتێبێکی نایە بە چێتە پەرستگە و لەوێدا ژنێکی کاهینە ئەبینێ و بە شێوەیەک لە یەکەم بینینیدا دڵی کەوتە سەری کە لە دوای گەڕانەوەی بۆ ماڵەوە بەندەکەی خۆی ناردە لای ئەو ژنە و داوای لێکرد کە بێت بۆ ماڵی و یەک کاتژمێر ببێتە خوشکی و لە بری ئەوە حەڵلقەیەکی زێڕی قورس وەربگرێ ژنەکە وتی من نایم بۆ ماڵی ساتنێ چونکە هەموو ئەم بینن و وا ئەزانن من ژنێکی ئابڕوو تکاوم و بە گەورەکەی خۆت بڵێ با ئەو بێت بۆ ماڵی من و لەوێدا بە ئاسانی ئەتوانێ لەگەڵمدا بدوێ ساتنێ چووە ماڵی ژنەکە و حەڵلقەیەکی زێڕیشی برد کە بیداتێ ژنەکە کە ئەیزانی ساتنێ بۆچی وتی تۆزانی من کاهینەم و ناتوانی ژنێکی کاهینە بکڕی ساتنێ وتی ئەگەر تۆکەنیز بوویتایە من تۆم ئەکڕیەوە و ئێستا کە کەنیز نیت داواکاریەکم هەیە کە کاتێک ژنێک ئەو شتە بە پیاوێ ئەسپێرێ هیچ شتێکی لێ کەم نابێتەوە و بۆیە نرخی ئەو شتە لە هەموو شوێنێ هەرزانە ژنە کاهینەکە وتی ئەم داواکاریەی تۆ لە دیدی مندا بێ بایەخترین شتە بەڵام لە هەمان کاتدا بە گرنگترین شتیش لە قەڵەمەدەن ئەم داوایە بۆ ئەو کەسانەی بایەخی پێنەدەن بێ بەهاترین کارە بەڵام هەر ئەوەندە پیاوێ یان ژنێ بایەخی پێبدا ئەبێتە گران بەهاترین شت و ئەو کەسەی بەڕاستی داواکاری پێکەوە ژیان لەگەڵ یەکێکی ترە ئەبێت بەهایەکی گران بدا ئێستا پێم بڵێ ئەگەر داواکاریەکەت جێبەجێ بکەم چی ئەدەیت بە من؟ ساتنێ وتی من ئامادەم هەرچی زێڕم هەیە بیدەمە تۆ بۆ ئەوەی داواکەم قبوڵ بکەی ژنەکە وتی ئەمە شایەنی ژنێکی وەکو من نییە و تۆ ئەبێ هەرچیەکت هەیە بیدەی بە من پیاوەکە لەبەر ئەوەی لە ئارەزووی ژنەکەدا بوو وتی هەرچیەکم هەیە ئەیدەم بە تۆ و هەر ئەو کاتە نووسەرێکیان هێنا و پیاوەکە هەرچیەکی هەبوو لە خانوو و کێڵگە و بەندە و زێر و پارە و مس هەمووی کرد بە ناوی ژنەکەوە ئینجا دەستی برد بۆ سەری کە قژە دەستکردەکەی لا بدات و سەری ببینێ ژنەکە نەیهێشت وتی ئەترسم لە دوای ئەوەی منت هێنا پەشیمان ببیتەوە و بگەڕێیتەوە لای خێزانەکەت لەبەر ئەوە ئەگەرەتەوێ ببمە هاوسەرت ئەبێ ئێستا بڕۆی ژنەکەت لە ماڵ دەربکەی پیاوەکە کەیتر چی دی بەندەی نەمابوو یەکێک لە بەندەکانی کاهینەکەی نرد و ژنەکەی دەرکرد ئەو ساکەویستی دەست بۆ سەری ببات و ژنەکە دیسانەوتی تۆ لەم ژنەی کە دەرت کرد سێ مناڵت هەیە و ئەترسم ڕۆژێ خۆشەویستی باوکایەتی بەرەو مناڵەکانت ببات و من فەرامۆش بکەیت و بۆ ئەوەی بێخەم بم ئەبێ مناڵەکانت بهێنی بۆ ئێرە بۆ ئەوەی من بیان کوژم و گۆشتەکەیان بدەمە سەگ و پشیلەکانم ساتنێ یەکسەر بەندەکانی ژنەکەی بە شوێن مناڵەکانی دانارد و دوایی دایە دەست ژنەکە و ئەویش هەرسێکیانی بە چێردە بەردیەکەی خۆی سەر بڕی و لەو کاتەی کابرا سەرقاڵی خواردنەوە بوو ژنەکە گۆشتی مناڵەکانی دایە سەگ و پشیلەکانی و پاشان کاهینەکە وتی ئێستا بڕۆ گۆزەیەک پەیدا بکە و بیهێنە کە بەیەکەوە گۆزە بشکێنین و دڵنیابە بە دڵسۆزیەوە ئەبمە هاوسەرت، چونکە ژن کاتێ ئامادە ئەبێ بە خۆشەویستیەوە ببێتە هاوسەری پیاو کە بزانێ خۆی بە کەم دانەناوە و لە بەهاکەی دانەبەزیوە. تاکە جیاوازی نێوان ژنە ئاساییەکان لەگەڵ ژنانی تری وەکو من ئابرومەند ئەوەیە کە ئەوان بۆ شوو پێکردنیان داوای هیچ لە هاوسەری داهاتویان ناکەن بەڵام ژنە بە شەرەفەکانی وەک من داوای شتی گران بەهاکەن وتم نەفر نەفر نەفر من ئەم داستانم بیستووە و ئەزانم هەموو ئەم ڕووداوانە لە خەودا ڕوویداوە و لە کۆتایی داستانەکە ساتنێکە نووسبوو بە خەبەر دێت و سوپاسی خویەکانەکە کە مناڵەکانی ماون نەفر نەفر نەفر وتی وانە و هەر پیاوێ دڵ بەستەی ژنێ بێ وەک ساتنێ وایە و بۆ ئەوەی بتوانێت دڵی بەدەست بهێنێ ئامادەیە ژن و ماڵ و مناڵی لە پێناویدا بەخت بکات و لە کاتی دروستکردنی قوچەکی گەورەوە تا ئێستا وابووە و تا کاتێک کە باو باران و خۆر بە یەکجاری لە ناوی ئەبا هەروا ئەبێ ئایا تۆ ئەزانی بۆچی سەری ئەو خوایی کە لە خۆشەویستیدا مراز ئەدا وەک سەری پشیلە دروستیەکەن و ئەیکێشن وتم نا وتی لەبەر ئەوەی بڵێن ژن وەک پەنجەکانی پشیلە وایە چونکە کاتێ پشیلە ئەیەوێت نێچیرەکەی خۆی فریو بدا پەنجە نەرمەکانی خۆی بەسەر لەشیدا ئەهێنێ و ئەویش نەرمیەکەی لەلا خۆشەبێ بەڵام لە ناکاودا نوکە تیژەکانی چڕنوکی لە ژێر پێستە نەرمەکەوە دەردێنێ و لە لەشی نێچیرەکە ئیچەقێنێ من چونکە نامێ لە منەوە زیانت پێ بگا کە دوایی بەخراپە ناوم بهێنی هەر لە ئێستاوە پێ دەڵێم سینۆها لێرە بڕۆ و ئیتر بە ئێرەدا مێەوە وتم نەفر نەفر نەفر تۆ خۆت ئەمڕۆ وتت بمێنەوە و لەلا مەڕۆ بۆ ئەوەی قسەت لەگەڵ بکەم ژنەکەوتی بەڵێ وام وت و ئێستا پێت ئەڵێن بڕۆ چونکە هەر کاتێ بتەوێ کەڵک لە من وەرگری گران لەسرت ئەوەستێ و دوایی نزای خراپ ملەکەی کە بوومەتە هۆی زیان پێگەیشتنت وتم من هەرگیز گلەیی لە جیرۆدەی و زیانەکانم ناکەم و ئەگەر مەبەستت زێر و زی و مسە هەرچیەکم هەیە ئەی دەم بە تۆ بۆ ئەوەی داواکاریەکەم قوبڵکەی نەفر نەفر نەفروتی هەر وەکو بینیت ئەمڕۆ ئاهەنگێکی گەورەمان هەبوو ئەم میوانداریە منی ماندوو کردووە و ئەمەوێ بنۆم و تۆ بڕۆ و ڕۆژێکی تر وەرەوە هەرچەندە هەوڵمدا سەعاتێکی تر لە لای بمێنمەوە نەیهێشت و ناچار لە ماڵەکەی هاتمە دەرەوە و گەڕامەوە ماڵ بەڵام تا سبینێ خەوم لێ نەکەوت. ڕۆژی دوایی بەندەکەی خۆم کاپتام سپارد کە وەڵامی هەموو نەخۆشەکان بداتەوە پێیان بڵێ ئەمڕۆ توانای دانیشتنم نییە و دوای چوومە سەر تاشخانە و خۆم خاوێن کردەوە و بۆنم لە خۆمدا و بەرەو ماڵی نەفر نەفر نەفر کەوتمەڕێ بەندەیەک لەوێ منی بردە ژوورەکەی و سەیرم کرد خەریکی خۆڕازاندنەوەی و من کە پشتم بە دۆستایەتیەکەی دوێنێ شەوی بەست بوو لێ نزیک بوومەوە بەڵام ئەو خۆی لێ دوورگرتمەوتی سینوها بۆچی هاتووی بۆ ئێرە بۆ کاتم لێگری ئەوتم نەفر نەفر نەفر من تۆم خۆشەوێت و ئەمڕۆ لەسەر قسەی خۆت هاتوومەتە ئێرە کە گوێم لێ بگری ژنەکەوتی سینوها من ئەمڕۆ زۆر سەرقاڵم چونکە بازرگانێ لە سووریاوە هاتووە چاوپێکەوتنم لەگەڵ بکات و لەبارەی کارێکی گرنگ گفتوگۆکەین دوایی لەسەر قەرەوێڵەکەی ڕاکشا و بە کەنیزەکەی وت تانی ئەمەوێ پشوو بدەم و لەگەڵ ئەم بچۆ دەرەوە من کە نەمویست بڕۆم پێیوتم سینۆهە بۆ سرم ئەیەشێنی و ناڕۆیتە دەرەوە وتم لەبەر ئەوەی من خۆشم ئەوێیت و ئەمەوێت تۆ ئەو کەسە بیت کە ئەبێتە هاوسەری من نەفر نەفر نەفروتی جارێکی تر وەک دوێنێ شەو پێت ئەڵێم کە نامەوێ ئازارت بدەم و پێت ئەڵێم بڕۆ بە دوای ئیشی خۆتەوە واز لە من بێنە وتم نەفر نەفر نەفر هەرچیت ئەوێ ئەدەمێ بۆ ئەوەی تەنها ئەمڕۆ لەم ماڵەدا بمێنمەوە وتی تۆچیت هەیە وتم هەندێ حەڵلقەی زی و مسم هەیە کە لە بری چارەسەر لە نەخۆشەکانم وەرگتو و خانوێکیشم هەیە کە عیادەکەمی تێدایە و ئەم خانووە قوتابیە دەرچوەکانی خانی ژیان بە نرخێکی باشەی کڕن نەفر نەفر نەفر کە لەسەر قەرەوێڵەکەی درێژ ببوو کەنیزێک بە ڕۆنی بۆن خۆش لەشی چەورە کرد لەگەڵ بیرکردنەوەدا یاری بە پەنجەکانیە کرد وتی باشە بڕۆ و نووسەرێک بهێنە کە ئەم بابەتە بنووسێ و نووسراوەکە لای دادڕەسی گەورە دابنرێ بۆ ئەوەی گواستنەوەی شتەکانت بۆ من یاسایی بێت و لە داهاتوودا نەتوانی لێمی بسەنیتەوە. من کە نەفر نەفر نەفرم بە لەش و لارێکی لە مەڕمەڕ سپیتر و خاوێنترە بینی وەها گیرۆدەی ببووم کە نەمەتوانی بەسەر خۆمدا زاڵ بم و وامەزانی بەخشینی هەموو داراییەکەم لە بری بینینێکی ئەو شتێکی بێبەهایە وتم نەفر نەفر نەفر ئێستا ڕۆم و نووسەر ئەهێنم ژنەکەوتی هەرچۆنێ بێت وەک پێم وتی ئەمڕۆ ناتوانم لەگەڵتدا بم بەڵام تۆ نووسەرەکە بهێنە و شتەکان بکە بە ناوی منەوە ڕۆژێکی تر ئەهێڵم لەلام بمێنیتەوە من بە زووی نووسەرێکم هێنا و هەرچیەکم لە پارە و مسوخان و تەنانەت بەندەکەشم بە ناوی نەفر نەفر نەفرەوە کرد ئەویش بەڵگەنامەکەی کە بە دوو وێنە نووسرابوو وەری گرت و یەکێکی هێشتەوە و ئەوەی تری دایە نووسەرەکە کە لە لای دادڕەسی گەورە دایبنێت و بینیم بەڵگەنامەکەی خۆی خستە ناو سندوقێکی بچووکە وتی زۆر باشە من ئێستا ڕۆم و تۆ سبەینێ وەرەوە چاوم پێ دەکەوێت ویستم بڵێم ئەمەوێ لە لای تۆ بمێنمەوە بەڵام بە دەنگێکی بەرزوتی لێم دوورکەوە چونکە میوانم هەیە و تۆ ڕێگام لێگری دوایی سواری کەژاوەیەک بوو لە گەڵ بەندەکانی ڕۆشت و منیش گەڕامەوە بۆ ماڵی خۆم و شتەکانم کۆ کردەوە بۆ ئەوەی کاتێ خاوەن خانووی نوێ دێت بتوانێ بێتە ناوی کاپتا کاتێ بینی من خەریکی کۆکردنەوەی کەلوپەلی خۆمم وتی مەگەر ئەتەوێ بچی بۆ سەفەر وتم نا من هەموو شتێکی خۆم داوە بە یەکێکی تر کە تۆش ئەگرێتەوە و بە زووی یەکێک دێت و ئەم خانووە و تۆش ئەبنە هی ئەو و هەوڵ بدە کاتێ لە لای ئەو کارەکەی کەمتر دزی لێ بکەی چونکە لەوەیە ئەو لە من بێ بەزەی تر بێت و دارکاریەکی باشت بکا کاپتا بەرامبەر بە من سەری نایە سەر زەوی وتی گەورەی من دڵە بەساڵاچۆکەی من تۆی خۆشەوێت و من لە خۆت دوور مەخەرەوە لەبەر ئەوەی ناتوانم لەلای گەورەیەکی تر کار بکەم ڕاستە من هەندێ دزیم لێکردووی بەڵام هیچ کات دزیەکانم نەئەگەیان دەڕادەی بێویژدانی و لە کاتە گەرمەکانی ڕۆژ کە تۆ لە ماڵە و پشوو دەدا من ئەچوومە کۆڵانەکانی تەبەس و مەتحی تۆمە کرد و ئەموت سینۆها گەورەکەی من باشترین پزیشکی میسرە تۆ ئەزانی بەندەکانی تر بەردەوام جنێ و بە گەورەکەی خۆیانەدەن و لای خویەکان نزای مردیان لەکەن ئەم قسانی کاپتا دڵتەنگی کردم و دەستم خستە سەرشانی وتم کاپتا هەستەوە کەمتر ڕێکەوت کە بەندەکەی خۆم بە ناوی کاپتا بانگ بکەم چونکە ئەترسام وا هەز بکە کە لە ڕیزی مندایە و زۆربەی کات بە تیمساح یان دز یان نەفام بانگمە کرد کاتێک کە ناوی خۆی بیست کەوتە گریان و قاچەکانی منی خستە سەرسەری وتی گەورە جوامێرەکەم من دەرمەکە و ڕازی مەبە خەڵکی تر ئەم بەندە پیرەت دارکاری بکەن و بەرد بکێشن بەسەریدا و خواردنی بۆگەنی دەرخوارد بدەن کە تەنها بۆ فرێدان باشە هەرچەندە بەزەیم پێدا ئەهاتەوە بەڵام گۆچانەکەی خۆم بە هێواشی دا بە پشتیدا وتم ئەی تیمساح هەڵسەوە ئەوەندە مەگری ئەگەرە بینی لە خۆمت دوورەکەمەوە لەبەر ئەوەیە کە ناتوانم خواردنت بدەمێ چونکە هەموو شتێکی خۆمم بەخشیوە و گریانەکەت بێسوودە کاک تا هەسایە و دەستی بە نیشانەی ماتەم بەرز کردەوتی ئەمڕۆ یەکێکە لە ڕۆژە شوومەکانی میسر دوای کەمێ بیری کردەوتی سینۆها هەرچەندە تۆ گەنجی بەڵام یەکێکی لە پزیشکە گەورەکانی میسر و من پێشنیارەکەم هەرچەندە زی و مست هەیە هەڵیگرە و ئەم شەو سواری بەلەم ئەبین و لێرە ئەڕۆین و تۆ لە یەکێک لە شارەکانی میسر کە لە خوارووی ڕووبارەوەیە دەرمانگەکەت بکەرەوە و ئەگەریش وازیان لێنەهێنا ئەتوانین بڕۆین بۆ وڵاتی سوور و لە وڵاتە پزیشکە میسرەکان ڕێزێکی زۆریان هەیە مەبەست لە وڵاتی سوور عەربستانی ئێستاە کە لە ڕۆژهڵاتی دەریای سوورەوەیە ئەگەریش ناتەوێت لەوێ بژین ئەتوانین بۆ میتانی یان وڵاتی دوو ئاو بچین و من بیستومە لە وڵاتی دوو ئاو دوو ڕووباری لێیە کە ئاڕاستەی ئاوەکەی بە پێچەوانەوەیە و لە باتی باکوور بەرەو باشوور ئەڕوا. وتم کاپتا من ناتوانم لە تەبەز ڕابکەم لەبەر ئەوەی ئەو کەمەندانەی دڵی منی بە ئێرەو بەستووە لە لول دراوی مس ئەستوورترە. دوایی کاپتا لە سەر زەوی دانیشت و وەک ماتەم گێڕێ سەری تەکانە دا و وتی خوا ئاموون ئێمەی بە جێ هێشتووە و خۆشی ناوێین چونکە ماوەیەکە دیاریت بۆ پەرستگەکەی نەبردووە. من لەو باوەڕەدام ئەمڕۆ دیارییەک بۆ خوایەکی تر ببەین تا بتوانین لە خوای نوێ بەهرەمەند بین. وتم کابتا، تۆ لە بیرت چووە کە من هیچم نییە پێشکەش بە خوایەکی تری بکەم و تەنانەت تۆش کە بەندەی من بووی ئێستا هی کەسێکی تری؟ وتی، ئەم کەسە کێیە؟ ئایا ژنە یان پیاو؟ وتم ژنە. هەر ئەوەندە کاپتا زانی خاوەنەکەی ژنە کەوتە ناڵە ناڵ و من ناچار بووم بۆ بێدەنکردنی هەڕەشەی گۆچانەکەمی لێ بکەم دوای وتی ئەیدایە بۆ ڕۆژی لەدایک بوونەکەم بەڕی خۆڵی ناوکم نەتخنکاندم بۆ ئەوی نەمێنم و ئەم ناخۆشیانە نەچێژم بۆچی من بە بەندەی درۆستکرام کە ئێستا گرفتاری ژن بم چونکە هەمیشە ژنەکان لە پیاوان بێبەزەیترن ئەوی ژنێ وەک ئەم ژنەی هەموو شتێکی لە دەسەندووە ئەو ژنە ڕۆژ تا ئێوارە ڕاکە ڕاکەم پێکات و ناهێڵێ ساتێ ئاسو دەبم و هەرگیز خواردنێکی ڕێک و پێکم ناداتێ ئەویش ئەگەر لای خۆی ڕام بگرێ ئەگەر نا ئەمفرۆشێ بە خاوەن کانگایەک کە لە کانەکەیدا ئیشم پێ بکات و دوای چەند ڕۆژ بەهۆی کاری کانگاوە بە سەختی ئەمرم و کەس لاشەکەم مۆمیایی ناکات و گۆڕێکم نابێ کە تایدا بنوم من ئەمزانی کاپتا ڕازەکات و لە ماڵی نەفر نەفر نەفر جێگەی مانەوەی پیرەمێردێکی وەک ئەو کە تەنها چاوێکی هەیە نییە و ئەو ژنە ئەی فرۆشێتە یەکێکی تر و بەدڕەفتاری لەگەڵەکەن و لەماوەیەکی کەمدا لەبەر سەختی ژیان گیانی دەرەچێ و گریانی ئەو منیشی هێنایە گریان بەڵام نەمەزانی بۆ ئەو ئەگریم یان بۆ خۆم کە هەموو شتێکم لە کیس چوو بوو کاتێک کاپتا بینی منەگریم ئارام بۆ و هەڵسا و دەستی خستە سەر سەرموتی هەموو ئەمانە تاوانی منە کە نەمەزانی گەورەکەی من وەک پارچە قوماشێکی ئاو نەدیدە سادەیە و لە چۆنێتی ژیان ئاگادار نییە و نازانێ پیاوێکی گەنج کاتێ شەوان ئەگەڕێتەوە بۆ ماڵ پێویستی بە هاوسەرێکی میهرەبانە کە پارێزگاری لێ بکە من هەرگیز پیاوێکی گەنجی وەک تۆم نەدیوە لەبارەی ژنانەوە ئەوەندە کەم تەرخەم بێ هیچ کاتێ ڕووی نادا تۆ داوا لە من بکەی ژنێکی جوانت بۆ داخوازی بکەم کە لەم شارەدا زۆرە پیاوێکی گەنج کە لەبارەی کاروباری پەیوەست بە ژنانەوە ئەزموونی نەدیتبێت وەک مشتێ جای وشک وایە و یەکەم ژنێک کە پێی ئەگا وەک تەنورە و چۆن کاتێ جایەکی وشکت خستە تەنورەکەوە یەکسەر ئاگرەگرێ پیاوی جەوانی کەم ئەزمونیش هەر ئەوەندە گەیشتە ژنێکی گەنج ئاگری تێبەرە بێت و بۆ ئەوەی کەڵکی لێوەرگێ هەموو شتێکی خۆی لە پێناویدا بەختەکات و ئاگای لێ نییە چ زیانێ لە خۆیەدات و من لام سەیرە بۆچی لەبارەی ژنانەوە پرسیارت لە من نەکرد کە ڕێنماییم بکردی تایە و پێتم بوو تایە لە دنیادا کاتێ ژن پیاوێکی خۆشەوێ کە بزانێ نان و گۆشتی هەیە و هەر ئەوەندە کە بینی پیاوەکە هیچی نەماوە ئیتر بەرەڵایەکات و دوای پیاوێگەکەوێ کە نان و گۆشتی هەبێ بۆ ڕاوێژت لەگەڵ نەکردم کە پێت بڵێم پیاو کاتێ کە ئەچێتە لای ژنێک ئەبێت دارێ لەگەڵ خۆی ببات و لەگەڵ چوونە ژوورەوەدا بەر لە هەموو شتێ دارەکە بکوتێ بە تەوقی سەریا و ئەگەر ئەم دوور بینیە نەکە هەمان ڕۆژ ژنەکە دەست و پێی بەپەت ئەبەستێتەوە و ئیتر ئەو پیاوە لە دەست ئەو ژنە ڕزگاری نابێ مەگەر کاتێ کە ببێتە گەدا ئەوسا ئیتر ژنەکە بەرەڵایەکە هەرچەندە پیاو رووگرتووتر و شەرمنتر بێ، زووتر گیرۆدەی ژنەبێ و زیاتر رەنجەدات و تووشی زیانەبێ، ئەگەر تۆ لە جیاتی ئەوەی بچیتە ماڵی ئەو ژنە، ئەو شەوە لە ماڵەوە بوویتایە یان بۆ کات بردنە سەر جێگایەکی ترت هەڵبژاردایە، ئێمە ئەمڕۆ گرفتاری ئەم بەدبەختیە نەئەبووین. بەندەکەم ماوەیەک قسەی کرد، بەڵام من گوێم نەئەدا بە قسەکانی، چونکە نەمەتوانی بیرم لە نەفر نەفر نەفر دووربخەمەوە و هەرچییەکی پێ ئەوتم لە گوێیەکم ئەچووە ژوورەوە و لەوەی تر دەرەچوو ئەو شەوە تاسبێنێ زیاتر لە دەجار خەبەرم بوو و هەموو جارێک کە بە ئاگا ئەهاتم ئەکەوتمەوە یادی نەفر نەفر نەفر و خۆشحاڵ بووم کە سبینێ ئەی بینم. خۆشەویستان